بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. فرسەتە ئەی کورد دەخیلە قەت نەکەن بکشێنەوە ئینتیقامی دین و ناموس زوو بە زوو بستێننەوە بەو خودایەی لامەکانە بێ خودا هیچ ناکرێت ببنە حیزبوڵڵا عەزیزم قەت لە یەک مەپسێنەوە. پشتیوانتان گەر خودا بێ کێ هەیە خۆی ڕاگرێ خوا لە قورئان وەعدی داوە ئایەتە بخوێنەوە ئیشتراکی و مارکسی بۆ دینی ئیسلام ئاگرن بۆ خودا تێکۆشە ئەی کورد هەردوولا بکوژێنەوە ئەو کەسەی فتوای کە داوە پیا و ژن تێکەڵ ببن دیارە بێناموسە بۆ خۆی زوو چنە بیشکێنەوە ژاری وەی بابی نیفاقە جەرگی کوردی وا ڕزاند زوو بە بەردی یەکەتیتان مێشکی ئەو بپژێننەوە سەیری تاریخ و کتێب بکەن هەر نیفاقە کوردی کوشت عاسی جەرگی پڕ برینە چیتری مەکولێنە.